چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. دەرگای کونە پەپ و قەلە ڕەش دەپشەلیم پادشای هندوتی بە بەیدەبەی فەیلەسوف باسی هاوڕێیانی ڕاستم بیست کە لە هەموو کاتێکدا یارمەتی یەکتر ئەدەن ئێستا باسی کاری ئەو دوژمنم بۆ بکە کە پیاو نابێ بە قسەی دەستخەڕۆ ببێ هەرچەندە کە خۆی بە دۆست نیشان بدا. بەیدەبا وتی، ئەوەی بە قسەی دوژمن هەڵبخەڵەتێ، ئەوەی بە سەردا دێ، کە بە سەر کونە پەپوودا هات، بە دەستی قەلەڕەشەکەوە. پاشا وتی، ئەوە چۆن بووە؟ لە نزیک ئەو دارەوە ئەشکەوتێ هەبوو کە هەزار کونە پەپووی تێدا بوو، کونە پەپووەکان شەوێکیان پەلاماری قەلە ڕەشەکەیان دا و زۆریان لێ کوشتن، ژمارەیەکی زۆریان لێ بە دیل گرتن، بەیانی قەلە ڕەشکەکان لە لای پادشاکەیان کۆ بوونەوە، وتیان، خۆت ئەزانی کە دوێنێ شەو چیمان بە سەردا هات بە دەستی پادشای کونە پەپوو، چارە بدۆزەرەوە ئەی پادشا! پاشای قەلە ڕەشەکان پێنج وەزیری هەبوو، کە بە بیرتیژی ناسراو بوو، لە کار و فەرماندا پرسی پێ کردن، بە یەکەمیانی وت، ئەڵێی چی لەم کارەدا؟ یەکەمیان وتی، ئەی پادشا! زاناکان و تویانا دوژمنی زۆردار، ئەبێ لە دەستی ڕاکەی. وەزیری دووەم وتی، منیش هەر ڕاکردن بە باش ئەزانم. پاشا وتی ئەم بیرەتان بە باش نازانم کە نیشتیمان بە جێ بێڵین لە بەر تاقە کارەساتێ من ئەڵێم چاکتر وایە خۆمان ئامادە بکەین و ئاگری شەڕدا بگیرسێنین و خۆمان لە قەڵا و شورادا قایم بکەین جارێ بە هێمنی و جارێ بە چەک خۆمان لە دەستیان ڕزگار بکەین وەزیری سێموتی چاکتر وایە کە چەند کەسێ بە جاسوسی بنێرین بزانین ئایا شەڕیان ئەوێ یان باج یان ڕێکەوتن ئەگەر زانیمان بە ماڵ وازمان لێدێنن ئەوە هەموو ساڵێ باجیان ئەدەینێ بەم جۆرە خۆمان و نیشتیمانەکەمان ڕزگارەکەین ڕەوشتی پادشایان هەروا بووە کە دوژمنانیان بە دەسەڵات و زۆردار بووبێ بە ماڵ خۆیان و وڵات و گەلیان پاراستووە وەزیری چوارەم وتی منیش بیرم وایە کە وڵاتمان چۆڵ بکەین و لەسەر غەریبایەتی ئارام بگرین ژیانی تاڵ چاکترە لە ژێردەسی دوژمنی ناکەس کونە پەپۆکان لەگەڵ ئێمەدا ڕێک ناکەون بە شتێکی زۆر گرانبەها نەبێ کە لە تواناماندا نەبێ. زاناکان وتویانە، دوژمنت کەمێک لە خۆت نزیک بگرە لەبەر سوودی خۆت، بەڵام هەرگیز مەیەڵە زۆر نزیک بێ کە بە سەرتا زاڵ بێ و جێگەت پێ لەش بکا. ئەمەش وەکوو چڵەدارێکی چەقاو لە هەتاو وایە، ئەگەر تۆزێ خوارت کردەوە سێبەرەکەی زیادەبێ بەڵام ئەگەر زۆر خوارت کرد لە ئەندازە تێپەر ئەیبینی کە سێبەری کەم ئەبێ ئێمەش دوژمنمان بۆ نزیک بوونەوە بە کەم لێمان ڕازی نابێ ئەمە بیری ئێمەیە و شەڕیش بەدەست خۆتە ئەی پادشا. پاشا بە وەزیری پێنجەمی وت، تۆ ئەڵێی چی؟ کامیان بە باش ئەزانی، شەڕ، یان ڕێککەوتن، یان جێهێشتنی نیشتیمان؟ وەزیری پێنجەم وتی، شەڕکردن بە کار نایە بەرامبەر بە یەکێ کە دەسەڵاتت بە سەریانە بێ، پێشینان و تویانە، ئەوەی بەرامبەر یەکێ بوەستێ کە دەسەڵاتی بە سەریانە بێ، خۆی ئەدا بە کوشت. بزانە، پیاوی ژیر هەرگیز دوژمن بە کەم نازانێ، هەر جۆرێ بێ، لە گەورە هەتا بچووک. ئەوەی دوژمنی بە کەم بزانێ لێی ڕزگار نابێ. ئەگەر کونەپە بۆکان شەڕیش نەکەن من لێیان ئەترسم و لەوەو پێشیش هەر لێیان ترساوم. پیاوی ژیر لە دوژمنی خۆی دڵنیا نابێت ئەگەر دوور بێت لە هەڕەشەی. ئەگەر نزیک بێ لە پەلاماردانی و ئەگەر تەنها و بێکەس بێ لە فێڵی دڵنیا نابێ. چاکترین و ژیرترینی نەتەوە ئەوەیە کە واز لە کوشتار بێنێ لەبەر ژیانی ئاسوودە کە ئابووری و ئازادی و کاروباری لێ وەدەست بکەوێ بەڵام کوشتار لاشەی تیا لە ناو ئەچێ و خوێنی تیا ئەڕژێ بیر لە کوشتاری کونە پەپوەکان مەکەرەوە ئەی پادشا ئەگەر پادشا نهێنی قایم و وەزیری چاک هەڵبژێرێ و لە بەرچاوی مرۆڤ گەورە و سەربەرز و دوور بێ لە کەوتن بەڕاستی ئەبێ چاکەی لێ نەبڕێ تۆ ئەی پادشا کە بەمجۆرە پرست بە من کرد کە نهێنی و ئاشکرای تێدایە نهێنی شوێن و پایی خۆی هەیە، جاری وا هەیە چەند کەسێک قسەی لێ ئەکەن، نهێنی هەیە کە نەتەوەیەک پشتی پێ بەستێ، نهێنی هەیە کە دوو کەس قسەی تێدا نەکەن، بۆ ئەم نهێنییە من وای بە باش ئەزانم کە لە دوو زمان و چوار گوێ زیاتر کەس هاوبەش نەبێ. پاشا خێرا هەستا و لە گەڵ وەزیرەکەدا چووە ناو ژووری تایبەتییەوە، یەکەم برسیاری تایبەتی پادشا ئەوە بوو پێی وت، ئایا زانی بناغەی دوژمنایەتی ئێمە و کونە پەپوو لە چییەوە بووە؟ وەزیرەکە وتی، بەڵێ، لەبەر قسەیەک بوو، قەلەڕەشکەیەک لە دەمی دەرچوو پادشای قەلەڕەشکە وتی، ئەوە چۆن بووە؟ وەزیرەکە وتی، ئەگەرنەوە کۆمەڵێ قڵینگ، پادشایان نەبوو، بڕیاریان دا کە پادشای کونەپەبوو بکەن بە پادشای خۆیان، لەو کاتەدا قەلەڕەشکەیەک لە ناویان دانیشتەوە، ئەوانیش بۆ ئەو کارە پرسیان پێ کرد و وتی، ئەگەر باڵندە لە جیهاندا بڕا، هەرگیز کونەپەپوو مەکەن بە پادشای خۆتان، چونکە لە هەموو باڵندەیەک ناشرینتر و بێ مێشکتر و تووڕەن و لە هەمبوزەیی و دڵسۆزییەکەوە دوورن، لەگەڵ ئەوەدا کە بە ڕۆژ کوێڕ و هەڵەشە و بەدکارن، تۆزێک بیر بکەنەوە. هەر وا بزانن کە ئەو پادشاتانە، بەڵام بە بیری خۆتان کار بکەن، وەک ئەو کەروێشکەی کە ئەیوت مانگ پادشامە، بەڵام بە بیری خۆی کاری ئەکرد، قڵنگەکان وتیان ئەوە چۆن بووە؟ قەلەڕشکە وتی زەوییەک لە خاکی فیل ئاوەکەی دێتە کزی و وشک بوون، فیلەکان هاوارە بەنە بەر پادشاکەیان، ئەویش بە هەموو لایەکدا سەرباز بڵاوە کاتەوە لە پاشا ئاگاداریەکەن کە سەرچاوەیەکیان دۆزیوەتەوە پێی ئەڵێن سەرچاوەی مانگ ئەو سەرچاوەیە لە خاکی کەروێشکدا ئەبێ فیلەکان زۆر لە کەروێشەکان ئەپلیشێنەوە و ئەیان کوژن کەروێشکەکان هاوار ئەبەنە پەر بادشاکەیان بۆ دۆزینەوەی ڕێگە چارە پادشاکەیان زانایانی کۆکردەوە بۆ ئەوەی کە چارەیەک بدۆزنەوە و ڕزگاریان بکات لە پاشا کەروێشکێکی زیرەکی هەڵبژارد کە پێیان ئەوت فەیروز. ناردی بۆ لای پادشای فیل و پێیوت، بزانە، کە نێرراو ڕادەی تێگەیشتنی ئەو کەسە دەرخا کە ناردوێتی، ئەویش بە نەرمی و بیر و هۆشی چاک، تۆش بە نەرمی و ژیری و لەسەرخۆ قسە بکە، چونکە هەر نێرراوە کە بە نەرمی دڵان نەرم ئەکا و بە بێ هۆشی و نەزانی دڵان ئەڕەنجێنێ. فەیروز شەوێکی مانگەشەو چووە سەر شاخێ و بانگی لە پادشای فیل کرد و وتی، خواوەندی مانگ منی ناردووە کە پێت ڕابگەیەنم ئەوەی کە بەهێزی خۆی بنازێ بەسەر بێ دەسەڵاتدا تووشی سزا ئەبێ تۆ بە ئارەزوو هاتووی بۆ ئەو کانیەی کە بە ناوی منەوەیە ئاوت لێ خواردووەتەوە و لێڵت کردووە ئەگەر جارێکی تر کاری وا بکەی هەردوو چاوت کوێر ئەکەم ئەگەر باوەڕ ناکەی وەرە بۆ سەر کانیەکەی من پادشای فیل زۆر سەری سوڕما و چوو بۆ کانیەکە فەیرووز وتی سەیری ئاوەکە بکە. کە سەیری کرد وێنەی مانگی تیادی، فەیروز پێی وت، لە مۆزت بخەرە ئاوەکەوە. فیلەکە لە مۆزی خستە کانیەکەوە و ئاوەکەی شڵەقا. وایزانی کە مانگ ڕقی هەستا، وتی، وابزانم کە مانگ تووڕە بووە کە لە مۆزم خستە ئاوەکەیەوە. فەیروز وتی، بەڵێ. فیلەکە زۆر ترسا و سەری بۆ مانگەکە خستە سەر زەوی و زۆر پەشیمان بۆوە و سوێندی خوارد کە جارێکی تر نە خۆی و نە سەربازی نەگەڕێنەوە بۆ ئەو شوێنە. قەلەڕەشەکە وتی، جگە لەم قسانەی کە بۆ منت کرد، کونە پەپ و خراپ و زۆردار و فێڵبازن. پادشاکەیان لە هەموویان خراپتر و فێڵبازترە. ئەوەی قسەی ئەو جۆرە پادشایانە لە گوێ بگرێ، ئەوەی بە سەردا دێ کە بە سەر کەروێشک و سوێسکدا هات، کە پشیلە بوو بە دادپرسیان. قڵنگەکەن وتیان ئەوە چۆن بووە؟ قەلە ڕەشەکە وتی، سوێسکێک دراوسێم بوو، زۆر جار هاتوچۆی ئەکردم، لە پاشان ماوەیەک دیار نەبوو. کەروێشکێک هاتە شوێنی و کردی بە هێلانەی خۆی، ڕۆژێک لە ناکاو سوێسکەکە پەیدا بوو لەگەڵ کەروێشکەکەدا لە سەر هێلانەکە شەڕیان بوو، بڕیاریان دا کە بچن بۆ لای قازی، سوێسکەکە وتی، قازی نزیکە لێرە، لە قەراغ دەریادا پشیلەیەکی خواپەرست هەیە ڕۆژ بەڕۆژووە و شەو هەتا بەیانی نوێژ ئەکا. گۆشت خۆر نییە، ژیانی لەسەر گژوگیایە و ئازار بە کەس ناگەیەنێ. هەردووکیان چوون بۆ لای. منیش شوێنیان کەوتم کە بزانم فەرمانڕەوا کە نوێژکەر و ڕۆژووگرە چۆنە. پشیلەکە لە دوورەوە چەوی پێیان کەوت هەستا دەستی کرد بە نوێژکردن و پاڕانەوە، ئەوانیش زۆر سەریان لە کاری سوڕما و بە شەرمەوە لێی نزیک بوونەوە و سڵاویان کرد. لە پاشا داوایان لێ کرد کە ئەو کارەیان بۆ ڕوون بکاتەوە. ئەویش وتی، سەرگوزشتەتانم بۆ بگێڕنەوە، بۆیان گێڕایەوە وتی، وەرنە پێشەوە. من پیرم و گوێم گرانە، تێم بگەیەنن. ئەوانیش چوونە پێشەوە و سەرگوزەشتەکەیان بۆ دووبارە کردەوە. وتی، لە پێش هەموو شتێکدا داواتان لێکەم کە لە خوا بترسن و ڕاست بڕۆن، چونکە مرۆڤی ڕاست هەمیشە سەرکەوتووە، هەرچەندە کە زۆر لێکراو بێ، بەڵام درۆزن هەر لە ژێرەوەیە، هەرچەندە کە کاری لە برەودا بێ، لە جیهاندا هیچ بەکار نایە، نە ماڵ نە کوڕ نە برا تەنها کاری چاک نەبێ پیاوی ژیر ئەبێ هەوڵی قازانجی سبەینێ بدا و واز لە کار و باری ئەم جیهانە بێنێ نرخی پارە لای مرۆڤ دانا وەک نرخی خۆڵ وایە بەڵام نرخی مرۆڤ بۆ چاکە و خراپە وەکو نرخی خۆی سەیرەکە بەم جۆرە پشیلەکە ئەم قسانەی بۆ ئەکردن هەتا دڵنیا بوون و بەتەواوی لێی نزیک بوونەوە و لە پڕ پەلاماری دانێ و هەردووکیانی کوشت لە پاشان قەلەڕەشەکە وتی، جگە لەو قسانەی کە بۆم کردن، کونەپەپوو بەدکارن، ئیتر من ڕازیم نییە کە کونەپەپوو بکەن بە پادشاتان. کاتێ قولینگەکان ئەو قسانەیان لە قەلەڕەشەکە بیست، وازیان لە پادشای کونەپەپوو هێنا و نەیانویست. لە کۆمەڵەکەدا کونەپەپوویەکە بوو کە ئەو قسانەی گوێ لێ بوو، بە قەلەڕەشەکەی وت، ئازارێکت پێگەیاندم کە لەبیرم ناچێتەوە. نازانم من کەی خراپەیەکم دەربارەی تۆ کردووە کە بەم جۆرە ئەم قسانەت کرد، بەڵام بزانە تەور دارەبڕێ بەڵام ئەڕوێتەوە، شمشێر گۆش لەت ئەکا چاک ئەبێتەوە، بەڵام زمان هەرگیز برینی چاک نابێتەوە و دەرمانی نییە. تیر لە گۆشدا ون ئەبێ لە پاشان دەری ئەهێنن، بەڵام تیری قسە کە گەیشتە دڵ هەرگیز دەرنایەت، هەموو سووتەوێک ئەکوژێتەوە، ئاگر بە ئاو، زەهر بە دەرمان، خەفەت بە ئارام، بەڵام ئاگری کینە هەرگیز ناکوژێتەوە. ئەی کۆمەڵی قەلەڕەشکە، داری دوژمنایەتی و ڕق و کینەتان لەگەڵ ئێمەدا ڕواند. کە کونە پەپوو قسەکەی تەواو کرد بە تووڕەیەوە ڕۆیشت و هەموو قسەکانی قەلەڕەشەکەی پۆبادشای کونە پەپوو گێڕایەوە. لە پاشا قەلە ڕەشەکە زۆر پەشیمان بۆوە و لەو قسانەی کە کردی لە دژی کونە پەپو، لە دڵی خۆیدا وتی، زۆر بە هەڵەدا چووم لەو قسانەدا کە بە خۆڕایی دوژمنایەتی و ڕق و کینەم پێ هەڵسان لە بەر خۆم و نەتەوەکەم. خۆزگە ئەو قسانەم بۆ قوڵینگەکان نەکردایە. لەوانەیە کە زۆر لە باڵندەکان ڕەوشتی کونە پەپو وەک من شارەزا بن، بەڵام باسی ناکەن لە ترسی ئەوەی کە من لێی نەترسام و لە بەر ئەنجامی بەدی قسەی سووک و ناشرین کە ڕق و کینە ئەنێژێ و لە تیر خراپترە. مرۆڤی ژیر هەرچەندە خاوەن دەسەڵات و بەهێز بێ، هەرگیز قسەیەکی وا ناکات کە لە ئەنجامدا خراپە و فەلاکەت بەسەر خۆی و نەتەوەکەیدا بێنێ و گەر تلیاکی لەلا بێ، زەهر ناخواتەوە. بە پشتیوانی ئەو، پیاوی ڕاستی بەکار ئەگەر قسەش زۆر نەکات لە کار و باردا هەر شوێنی شانازییە، بەڵام قسەکەر هەرچەندە کە گفتوگۆی ڕێک و جوان بێ، سوپاسی ئەنجامی قسەی بەو جۆرە ناکرێ. من خاوەنی ئەو قسانەم کە ئەنجامیان باش نییە، ئەمەش گەورەترینی گەوجییە کە پیاو لە کارێکی گەورە بچێتە پێشەوە و قسە بکا بە بێ ئەوەی کە پرس بە زانایان و ژیر و تێگەیشتوو بکا لە ئەنجامدا شاد نابێ و تووشی سەختی و گیر و گرفت و هەڵە ئەبێ بەم جۆرە قەلە ڕەشەکە سەرزەنشتی خۆی کرد و ڕۆیشت. ئەمە بوو بناغەی دوژمنایەتی ئێمە و کونەپەپوو کە پرسیارت لێ کردم خۆت ئەزانی کە حەز لە کوشتار ناکەم بەڵام ئەوەندە چارە و فێڵ ئەزانم کە سەرکەوتنی ئێمەی تێدایە چونکە دوور نییە کە پیاو بەهۆی بیرکردنەوەوە بگاتە ئامانج وەک ئەو کەسانەی کە بە فێڵ بزنەکەیان لە خوا پەرستەکە سەند پادشاکە وتی ئەوە چۆن بووە؟ وەزیرەکە وتی، ئەگەرنەوە خواپەرستێ بزنێکی قەڵەو لە دێیەگە کڕێ، ملی ئەگرێ بەرەو ماڵەوە، لە ڕێگادا چەند کەسێکی زۆرزان بڕیار ئەدەن کە لێی بستێنن، یەکێکیان بە تەنها ئەچێ سەری ڕێگای لێ ئەگرێ و پێی ئەڵێ، ئەو سەگە چییە لەگەڵتای خواپەرست؟ لە پاشا یەکێکی تریان لە لایەکی ترەوە ڕێگای پێ ئەگرێ و پێی ئەڵێ، خواپەرستی وا نابێ کەی خواپەرستی سەگی ڕاکێشاوە بەم جۆرە قسانە خواپەرستەکەیان وا لێکرد وای زانی کە بزنەکە سەگە ئەوەی پێی فرۆشتوە جادووی لێ کردووە بەڕەڵای کرد و وازی لێ هێنا لە پاشا فێڵبازەکان بردیان بۆ خۆیان لەبەرئەوە ئەم قسەیەم بۆ کردی کە بزانی من هیوام وایە کە بە نەرمی و بیرکردنەوە و فێڵ بگەین بە ئامانج ئێستاش من داوا لە پادشاکەم لەسەر دەستی چەند کەسێکدا فەرمان بدە کە پەڕ بە لەشمەوە نەهێڵن بە دەنووک هەمووی هەڵبکەنن، لە پاشا لە ژێر ئەو دارە فڕێم بەن، ئێوەش بە جارێک بار بکەن بۆ فڵانە شوێن و خۆتان بشارنەوە، هیوام وایە کە ئەرەم بگرن هەتا هەموو شوێن و قەڵا و دەرگا و کەر و بەریان بە تەواوی شارەزا بم، لە پاشا فێڵیان لێ کەم و دوایی دێمەوە بۆ لاتان، ئەو کاتە پەلاماریان ئەدەینێ و تۆڵەی بەرودوایان لێ ئەکەینەوە. پادشا وتی ئەوە بەڕاستە. ئەوە قسەیە ئەیکەی؟ وەزیرەکە وتی بەڵێ بەڕاستمە، چونکە ئەم کارە گەورەترینی حەسانەوە و خۆشی بۆ ئێمە تێدایە. پاشای قەلەڕەشەکە فەرمانی دا هەروەکو خۆی وتی بە دەنووک پەڕیان بە هیچ شوێنێکی لەشێوە نەهێشت لەژێر ئەو دارەدا کە نزیکی مەڵبەندی کونەپەپوو بوو فرێیان دا. قەلەڕەشەکە لەوێ داینەڵاند، کونەپەپوو پێیان زانی، زۆری پێ نەچوو پادشای کونەپەپوو خۆی هات بۆ لای، فەرمانی دا کە قسەی لەگەڵدا بکەن. لێیان پرسی تۆ کێی؟ قەلەڕەشکەکان چییان لێ هات؟ وتی ناوم فڵانە. ئێستا لەبەر ئازاری گیانم هیچ نازانم. لە پاشا وەزیرەکان پادشایان تێ گەیاند کە ئەمە وەزیری گەورەی قەلەڕەشە و شوێنی نهێنی و پرسی پادشایە. لە پاشان لێیان پرسی کە لەبەر چی و بەو دەردەیان بردووی؟ وتی، پادشامان لە کۆبوونەوەدا لە بابەت ئێوە پرسیاری لێ کردین کە چارەمان چییە؟ منیش وتم ئەی پاشا، ئێمە هێزمان بە سەر ئەواندا نییە، لە ئێمە خاوەن دەسەڵاتترن، من وا بە چاک ئەزانم کە ساڵانە باجیان بدەینێ و لەگەڵیاندا ڕێک بکەوین، ئەگەر بەوە ڕازی نەبوون وڵاتمان بە جێ بێڵین و وتم دوژمنی بەهێز بە هیچ جۆرێ پیاو لە دەستی ڕزگاری نابێ بە سەرشۆڕکردن نەبێ وەک گیا کە بە هۆی نەرمییەوە لە ڕەشەبای بەهێز ڕزگاری ئەبێ، بە هەر لایەکدا هەڵی کرد ئەویش بەو لایەدا خوارە بێتەوە کەم قسانم پێ وتن ڕقیان لە من هەستا وتیان بەڵام ئێمە شەڕمانەوێ دیارە تۆ لەگەڵ ئەوانی و پەلاماریان دام و بەم دەردەیان بردم پاشا و سەربازەکانی شێ ڕۆشتن ئیتر نازانم بۆ کوێ چوون پاشای کونەپە بوو بە یەکێک لە وەزیرەکانی وت ئەڵی چی لەم بابەتەوە وتی ئەی پاشا بە زووترین کات بیکوژە ئەمە بەرزترین نەتەوەی قەلە ڕەشەیە کوشتنی ئەمە حەسانەوەی ئێمە و زیانی قەلەڕەشکەی تێدایە، زاناکان و تویانا، ئەوەی کە هەلی سەرکەوتنی دەستکەوت و لە کیسی خۆیدا، مرۆڤێکی ژیر نییە، ئەو کەسەی کە بە شوێن کارێکی گرنگدا بگەڕێ کە بۆی هەڵکەوت و گوێی نەدایە، بزانە کە لە دەستی دەرچووە، لەوانەیە کە جارێکی تر ئەو هەلەی بۆ نەگەڕێتەوە، ئەو کارەی دەست نەکەوێتەوە. ئەو کەسی کە دوژمنی بەداماوی هاتە بەردەست و لەناوی نەبرد ئەو کاتە پەشیمان ئەبێتەوە کە جارێکی تر هێزی پەیدا کردەوە و دەسەڵاتی بەسەریادانەما. پاشا بە وەزیرێکی تری وت، تۆڵەی چی؟ وەزیرەکە وتی من وای بە چاکەزانم کە نەیکوژی، چونکە دوژمنی هەژاری بێکەس، بە تایبەتی دراوسێی ترساو مافی ئەوەی هەیە کە ڕێزی لێ بگیرێ و دڵنیا بکرێ پاشە بە وەزیرێکی تری وت تۆ بیرت چۆنە وتی من ئەڵێم کە وازی لێ بێنی و چاکەی لەگەڵدا بکەی دوور نییە کە ئامۆژگاریت بکا و سوودمان پێ بگەیەنێ پیاوی ژیر و دانا دوژمنایەتی ئەخاتە نێوان دوژمنانی خۆیەوە و بە یەکترەوە خەریکیان ئەکا لە بەر ڕزگاربوونی خۆی وەک ڕزگاربوونی ئەو خواپەرستەی کە لە شەیتان و دز ڕزگاری بوو بە هۆی ناکۆکییەوە خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.